خوشک برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شەد گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ فەرموون لەگەڵ ئاڵقەی چل و حەوتەم و کۆتایی لە کتێبی هەنری کیسینگەر. پەیوەندییەکان لەگەڵ ڕووسیا. ڕووداوەکانی یازدەی سێپتەمبەر ئەو ئاقارانەیان خێراتر کرد کە بە فیعلی زۆر بەر لەو مێژووە شوومە سەبارەت بە پەیوەندی نێوان وڵاتە یەکگرتووەکان و ڕووسیا دەستیان پێکردبوو. ڕەنگیشە ئەم پەیوەندییە بە ئەندازەی کرانەوە بە ڕووی چیندا لە پاش ساڵی 1972ەوە ببێتە ڕەمزی سەردەمێکی نوێ. چونکە لە ڕەفتاری ڤلادیمێر پوتنی پێش یازدەی سێپتەمبەر و پاش یازدەی سێپتەمبەرەوە دەرەکەوێ یەکەمین سەرکردەی ڕووسیای پاش کۆمۆنیزم بەڕاستی سیاسەتە مێژووییەکانی ڕووسیا بەپێی پێشهاتە نێودەوڵەتییەکان ئەگونجێنێت. میخائیل گۆرباچۆڤ و بۆریس یەڵتسن بەناو ململانێکانی ژیان و مردندا ڕێچکەیان بۆ ژیانی عەمەلی خۆیان کردەوە و ئەوەش بە گەیشتنیان بە ئەندامێتی بیرۆی سیاسی کۆتایی هات. لە جیهانێکیشدا پێگەیشتوون یەکێتی سۆڤێت هیچ نەبێ بە مەزەندەی خۆی، خۆی بە زلهێزێکی هاوتای وڵاتە یەکگرتووەکان ئەزانێ. بەهۆی ئەوەشەوە کە بە غەریزە پێیان وەها بوو شێوی ڕووسیا تەنها دابڕانێکی کاتییە ئەکەوێتە پێش دەستپێکردنەوەی ئەرکی جیهانبینیانەی بۆیە ڕاڕابوون لە نێوان ڕاوەستان لە تەک ئەمریکادا وەک دوو سەرکردەی زلهێزێک و لە نێوان هەوڵی بچڕ بچڕیان بۆ گرتنەبەری سیاسەتە کلاسیکیەکانی سۆڤێت کە پشت بەستوو بوو بە بەرەنگاریکردنی ستراتیژیی وڵاتە یەکگرتووەکان. لە بەرامبەردا پوتن لە ئیدارەی دەزگای هەواڵگری سۆڤیەتەوە کەوتە بڕین، دواتریش وەک جێگری پارێزگاری شاری سان پێترسبۆرگ پلەی پێشووی بایەخێکی گەورەی پێدا بە بارودۆخی نێودەوڵەتی. لە کاتێکدا پلەی دواتری خستیە بەردەم گرفتەکانی بنیاتنانەوەی دوای قۆناغی سۆڤێتی. وەک هەردوو سەرۆکەکەی ڕاستەوخۆ بەر لە خۆی بوون، پوتن هەوڵی گێڕانەوەی ڕۆڵێکی گرنگ دا بۆ ڕووسیا، بەڵام بە پێچەوانەی ئەوانەوە هەست بەوە ئەکا کە ئەو پرۆسە دوورخایەنە پێویستی بە ڕێچکەیەکەیە جیاواز بێ لە مێژووی ڕووسیای ئیمپراتۆری. ئەکرێ لە ڕەوتی مێژووییدا بە بەرەورکردنی لەگەڵ شازادە ئەلێکزاندەر گۆرچاکۆڤ لە پوتن بگەین. گۆرچاکۆڤ کە پاش کارەساتەکەی ڕووسیا لە جەنگی قەرمی ساڵی 1956 بۆ ماوەی 25 ساڵ سیاسەتی دەرەوەی ڕووسیایی بەڕێوەبرد چونکە سیاسەتە دان بە خۆداگر و گونجێنەرەکانی گۆرچاکۆڤ و خۆلادانی لە قەیرانە سەربازیە نێودەوڵەتیەکان بواری بۆ ڕەخساند وڵاتێکی کەنارخراو و زۆر شەکەت بگەیەنێتەوە پێگەیەکی پێشکەوتووی نێودەوڵەتی. پێچێ گێڕانەوەی ساغ و سەلامەتی بۆ ئابووری ڕووسیا لە ئەرکە لە پێشینیەکانی پوتن بێ. بەدەستهێنانەوەی ڕووسیا وەک زلهێزێک ئەوەشی وەها پێباشترە کە لە ڕێی هاوکاریکردنەوە لەگەڵ وڵاتەیەکگرتووەکاندا ئەنجام بدرێ، بەڵام لە کاتی پێویستیشدا بە دامەزراندنی سەنتەری هێزی پارسەن لەگەڵ چین یان ئەوروپا، هەروەها بە شەڕی ئوسوڵیەتی ئیسلامی و دامەزراندنی پەیوەندییەکی ئەمنی نوێ لەگەڵ ئەوروپادا سەبارەت بە فراوانکردنی پەیمانی باکووری ئەتڵەنتیک بەرەو وڵاتانی بەڵتیک و چارەسەرکردنی مەسەلەی ئەتۆمی لەگەڵ وڵاتەیەکگرتووەکاندا کە مەسەلەیەکی ستراتیژییە. بەهۆی ئەم ئەرکە پێشخراوانەش پوتن ناکۆکی پەیوەست بە بەرگری بە مووشەکی نەگەیاندە خاڵی بەرەوڕووبوونەوە، چونکە پێکدادان لەگەڵ وڵاتەیەکگرتووەکاندا سامانەکانی ڕووسیا لەبن دێنێت و هاندەرێگە بێ بۆ گەڕانەوە بەرەو جۆرەکانی شەڕی سارد. لە کاتێکدا ئەشێ هاوکاریی هێمایەک بێ بۆ سەردەمی نوێ و ڕەنگە ببێتە هۆی بەدیهێنانی بڕێک لە پێشکەوتنێکی تاکنۆلۆژی لە بواری تەکنۆلۆژیای هاوبەشی دژە مووشەکدا. نرخی ئەوەش شتێکی لە ئەگەردایە. قەبارەی عەمباری ئەتۆمی و مووشەکی ڕووسیا ئەوەندەی لێ ئەکرێ کە لە ئایندەی بەرچاوی چارەکە سەدەی داهاتوودا هەڕەشەی لە هیچ بەرگرییەکی بە مووشەکی پێ نەکرێ. بۆیە سەرۆک پوتن لە پلەی یەکەمدا هەوڵی گەیشتنیدا بە سنوورێکی پەسەندکراوی بڵاوەپێکردنی هێزی هێرشبەر و ئەوەشی بۆ چووەسەر، بەڵام بەر لەوەی وڵاتەیەکگرتووەکان پەیماننامەی مووشەکی دژە مووشەکی بالستی هەڵبوەشێنێتەوە. لەسەر گۆڕەپانی سیاسیش ڕەنگە ئەو تەحەدایەی ئوسوڵیەتی ئیسلامی ئەیسەپێنێ لە هەموو شتێک زیاتر ڕووسیای سەرقاڵ کردبێ، سەرکردەکانی ڕووسیا بزووتنەوەی تالیبانی ئەفغانستان و هاوشێوەکانی ئەو بزووتنەوەیەیان بە هەڕەشەیەک دانا بۆ سەر کۆمارەکانی ئۆزبەگستان و ئازەربایجان و کازاغستان و تاجیکستان و تورکمەنستان کە تازە سەربەخۆییان بەدەستهێناوە پاش ئەوەی لە سەردەمی پێشتردا کۆماری سۆڤێتی بوون. ئێستاش هەر ناوچەگەلێکی زۆر گرێدراون بە ئاسایشی ڕووسیاوە. هەروەک ڕووسیا لەوە ئەترسێ ئایدۆڵۆژیای شەرەنگێز ببێتە هاندەری بزووتنەوە ڕزگاریخوازە یەکێتیخوازەکانی هەرێمە موسوڵمان نشینەکانی باشووری ڕووسیا. ئەم مەترسییانە پاڵیان بە پووتنەوە نا وەک دەرفەتێک مامەڵە لەگەڵ یازدەی سێپتەمبەردا بکا، بۆ دامەزراندنی جۆرێک لە هاوکاری سەبارەت بە تەحەدای ئوسوڵیەت کە ڕووی تێکرد. بەوەش سیاسەتێکی هاوبەشی لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا دامەزراند کە ئەوە ڕێگایەکی تر بوو بڵێیت ئەیەوێت لە ڕێی وەدەستهێنانی کۆمەکی ئامریکاوە ئەیەوێت ئامانجەکانی ڕووسیا بپێکێت. سەرۆک بوش ئەم هەلەی بەبێ دوودڵی قۆستەوە، بەڵام، زۆر گرنگە ئەوە لە یاد نەکەین کە سیاسەتی نوێی ڕووسیا لە خۆشەویستی کەسێتی پوتنەوە بۆ سەرۆکی ئامریکا سەری هەڵنەدا، بەڵکو لە هەڵسەنگاندنی لەسەرخۆی بەرژەوەندیەکانی ڕووسیاوە. پوتن چەند ڕێگایەکیشی بۆ خۆی هێشتەوە لەگەڵ چین و ئەوروپا ئەگەر هاتوو پشتبەستنی بە وڵاتە یەکگرتووەکان تەنگژەی هاتە ڕێ. دوای ئەوەش پێویستە پەیوەندیە تایبەتیەکانی نێوان سەرۆک و وڵاتەکان بکرێتە بەرژەوەندی هەمیشەیی هاوبەشی پەسەندکراو لە هەردوولاوە. بە پێچەوانەوە مەترسییەکی زۆر لە دووبارەکردنەوەی ئەزموونەکانی سەرۆکەکانی پێشتری ئەوروپادا هەیە، کاتێک پشتیان بە پەیوەندیە تایبەتیەکانی خۆیان بە میخائیل گۆرباچۆڤ و بۆریس یەڵتسین بەست و پێشتریش بە ستالین و جێگرەوەکانی. هیچ خزمەتێک بە پوتن ناکەین ئەگەر سیاسەتەکانی بگەڕێنینەوە بۆ کەسێتی خۆی. ئیتر تا چەندە ئەو کەسێتییەی جێی بایەخ پێدان بێ، چونکە ئەوە بیانوویەکە بۆ بەرهەڵستکارە ناوخۆییەکانی بۆ ئەوەی پێ بە پێ تێپەڕینی ڕۆژگار لێی هەڵگەڕێنەوە. ئومێدێک هەیە کە پەیوەندیەکانی ئامریکا و ئاتلەنتیک بە ڕوسیاوە ڕوو بکاتە باشی، بە تایبەتیش چونکە بناغەیەکی مۆزوعی نوێیان هەیە. هۆکاری ئەوەش بە تەنها ناگەڕێتەوە بۆ ئەوەی کە بونیادی ئێستای ئەوروپا ڕێگەی هەڵمەتی ناپلیۆنیانە و هێتلەریانە نادا کە دڵە ڕاوکێکانی ڕووسیایان لەبارەی ئاسایشەوە زیاتر ئەکرد، یان بۆ ئەوەی جەنگی نێوان هێزە ئەتۆمییەکان لە ئێستادا جێی پرسیار نین، چونکە بێگومان تێچوونی ئەو جەنگە زۆر پێوەر سەبارەت بە هەر ئامانجێکی ژیرانە ڕەت دەکا. لەوە گرنگتر ئەوەیە کە لێکدانەوەی سیاسی گۆڕاوە. بەتایبەتیش لە ناوچەکانی ڕکابەریە مێژووییەکاندا وەک ڕۆژهەڵاتی ناوەڕاست، چەمکی، ەوە و پێشی گەمەی، کۆی سفریش، کەڵکی چەسپاندنی نەماوە. لە کاتی شەڕی ساردا و هەتا ماوەیەکی کەمیش دوای ئەو شەڕە، سەرکردەکانی ڕووسیا و ئامریکا پێییان وابوو دەستکەوتێکی هەر لایەکیان زەرەرێکی ستراتیژی لایەنەکەی ترە. هەریەکەشیان بە شێوەیەکی پلان بۆ داڕێژراو، هەوڵی کەمکردنەوەی دەستڕۆیشتوویی لانەکەی تریان ئەکرد لە ڕۆژهەڵاتی ناوەڕاستدا. لە هەلومەرجی پاش یازدەی سێپتەمبەریشدا ئەم سیاسەتانە هەردوو وڵات لە بەردەمی ئیسلامی ئوسوڵیدا لاوازەکەن و ئارامی ئەو ناوچەیە لە بەین ئەبەن کە هەردوولا بەرژەوەندی زیندەگیان هەیە تیایدا. بەڵام سنوورێکی ڕوون و ئاشکرا هەیە کە هیچ کام لەو دوو وڵاتە ناتوانن بیبەزێنن، وڵاتە یەکگرتووەکان ناتوانێ بە ناوی بەرهەڵستکاری ئیسلامی ئووسڵیەوە مل بدا بۆ شێوازەکانی ڕووسیا لە سرکوتکردنی پشێویەکانی چێچیاندا. هەروەک ئەمریکان ناتوانێ هەڵوێستێکی کەمتەرخەمانە وەربگرێ ئەگەر بێت و شەڕی دژی ئیسلامی ئووسڵی بکرێتە بیانوویەک بۆ ناچارکردنی وڵاتانی تازە سەربەخۆی ئاسیای ناوەڕاست کە مل بۆ پاوانخوازی ستراتیژی ڕووسیا کەش بکەن. سەلامەتی ئیسرائیلیش ئامانجێکی بنەڕەتیی ئامریکایە. پێشتر ڕووسیا نیگەرانییەکی وەهای دەرنەخستبوو، هەرچەندە ئەم هەڵوێستە ڕەنگە لای هەندێک سەرکردەی ڕووسیای وەک پووتن ڕوو لە گۆڕان بێ. ئەو سەرکردانەی ئێستا کەوتوونەتە لێڕوانینی ئیسرائیل وەک قورساییەکی پارسەنگی ئیسلامی ئوسوڵی. لە کۆتاییشدا ڕەنگە کێبەرکێی گەیشتن بە سەرچاوەکانی نەوت و ڕێگاکانی گەیاندنی وەک ئامرازێک ئاستەنگ بێ لەبەردەم هەماهەنگی دروستکردن لە سیاسەتەکاندا. دواجار هاوکاری ڕوسیا و ئەمریکا لە بەردەم ئیسلامی ئوسوڵیدا ئەکەوێتە سەر لێدانی ڕێگایەک لە نێوان گەشبینی ناواقعبینانە و کێبەرکێی نوێی چەند ناوچەیەکی ستراتیژی دیاریکراو. کە بتوانن لە ڕێیانەوە مامەڵەی ڕاستیە نوێیەکانی جیهان پێکەوە بکەن و بەبێ ئەوەش کەوەها لە ئەوروپا بگەیەنرێ کەوتبێتە بەر هەڕەشەی باڵادەستیەکی هاوبەشی ڕوسیا ئەمریکا. خودی ئەوروپا خۆیشی هەوڵی فراوانکردنی ئەو میکانیزمانەی داوە. ئەویش کاتێک پەیمانی باکووری ئەتڵەنتیک پلانێکی گرتە خۆی بۆ تێ هەڵکێشکردنی ڕووسیا بۆ ناو پەیوەندیەکی نوێی هاوپەیمانیەکە چاوەڕێی ئەوەژەکرێ کە ئەنجومەنێکی نوێی پەیمانی باکووری ئەتلەنتیک کە ڕووسیا ئەندامە تایدا بە تایبەتی لەگەڵ هەندێک بواری سیاسی دیاریکراودا مامەڵە بکە لە کاتێکدا ئەو هاوپەیمانیەی باکووری ئاتلەنتیک کە ئێستا هەیە مامەڵە لەگەڵ پرسەکانی ترداکە بڕیارەکانی ئەم دەستە نوێیەش ئەبێ بە تێگڕای دەنگ پەسەند بکرێن واتە ڕوسیاش وەک هەموو ئەندامەکانی تر مافی ڤیتۆیە بێ بابەتەکانیشی بریتین لە بڵاوبوونەوەی چەکی ئەتۆمی و ترۆریزم و لێشاوی ئاوارەکان کە بەوەش پرسگەلێکی کەم بۆ هاوپەیمانییە کلاسیکیەکەی ئاتلەنتیک ئەهێڵێتەوە. بێجگە لە مامەڵەکردن لەگەڵ ئەو هەڕەشە ڕووسیەی کە لە کشانەوەدایە. ئەم بابەتانە شایستەی ئەوەن لەگەڵ ڕووسیادا بە هاوبەشی لێیان بپێچرێتەوە. بەڵام ئەندامێتی فیعلیانەی ڕووسیا لە باکووری ئاتلانتیکدا داناترین چارەسەر نەبوو، هەرچەندە لە کاتی نووسینی ئەم چەند دێڕەدا ئەمە دیفاکتۆیە، چونکە پەیمانی باکووری ئاتلانتیک لە بنەڕەتەوە هاوپەیمانییەکی سەربازییە، بەشێکی ئامانجەکەی پارێزگاریکردنە لە ئەوروپا لە بەردەم گەڕانەوەی ڕێبازی ئیمپراتۆری بۆ ڕووسیا بەڵام لە پاش شەڕی سارد و پێکاتنی هاوبەشی دژە تیرۆر ئەم مەترسیە تا ئایندەی بەرچاو نەماوە لەگەڵەوەشدا بوون بە ئەندامی کۆمەڵێک لە ئەندامانی پێشووی پەیمانی وارشۆ لە پەیمانی باکووری ئاتلانتیکدا و هەوڵی ئەندامەکانی تریش بۆ هەمان شت دەگەڕێتەوە بۆ ئەوەی گەلانی ئەوروپای ناوەڕاست مێژوو لە کەسێتیەکان زیاتر بە پەیوەندی دارەزانن بەدڵە ڕاوکێکانیانەوە. پەیمانی باکووری ئاتلانتیکیش ئەندامەکانی خۆی لە ئەندامەکانی تری ناپارێزێ. بۆیە فراوانکردنی پەیمانەکەش و نیمچە ئەندامێتیەکی ڕوسیاش لە یەک کاتدا ئاوێتەکردنی دوو ڕێوشوێنی تا ڕادەیەک دژ بە یەک بوو. ڕەنگە هەندێک وا بزانن کە ئەتوانرێ لە ڕێی دەستنیشانکردنی لە سەرەخۆی ئامانجە تەرخانکراوەکان بۆ ئەنجوومەنی نوێی باکووری ئاتلەنتیک، ڕووسیا خۆ لەم گرفتە بپارێزێ. بەڵام ئەوە نەک گرفتی ڕووسیا چارەسەرەکا نەک گرفتی پەیمانی باکووری ئەتلەنتیک چونکە لێک جیاکردنەوەی بابەتی شیاو بۆ هەر کۆڕێک کارێکی زۆر ناڕۆشن نەبێ ئەگەر ئەو کارەش لە ڕێی هەمان ئەو کۆمەڵە باڵوێزەوە ئەنجام بدرێ کە لە هەمان ساختماندا نووسینگەی تریان هەیە و بە لەسەرکردنی کڵاوی ترەوە دانیشن بۆ هاوکاریکردنی یەکتری ئەوە ئەندامانی ئەنجومەنەکە لە بارێکی دەرونی زۆر دژواردابن بەڵام کاتێک رووسیا ئەبێتە ئەندامێکی فیعلی لە پەیمانانی باکووری ئاتلانتیکدا ئەوە پەیمانانی باکووری ئەتلانتیک وەک هاوپەیمانانی نامێنێ بەڵکو ئەبێتە دەزگایەکی ئاسایشی بەکۆمەڵی ڕووخسار ون. کۆمەڵەی هەمیشەیی باڵوێزانی پەیمانی باکووری ئاتلەنتیکیش باشترین کۆڕ نییە بۆ نمایشکردنی پرسەکانی وەک تیرۆریزم و بڵاوبوونەوەی چەکی ئەتۆمی و پرسەکانی تری جیهان، چونکە ئێستا پەیمانی باکووری ئاتلەنتیک کۆڕی سەرەکی ئەو پرسانە نەماوە. ئێستا جۆرێک لە جۆرەکانی ڕاوێژکردن لە دەرەوەی چوارچێوەی پەیمانی باکووری ئاتلانتیک پێویستە. بەڵام کە بڕیاری نیمچە ئەندامێتی ڕووسیا لە پەیمانی باکووری ئاتلانتیکدا هەر درا، ئێستا تەحەداکە لە گەیشتندایە بە پەیوەندییەک کە کۆڕێکی جیددی دەستەبەر بکا بۆ ڕاوێژکردن بە ڕووسیا بەبێ ئەوەی ئەو تۆڕی سەلامەتی ئەمنییەی پەیمانی باکووری ئاتلانتیک فەراهەمییەکە لە بەین بچێ. لە بەشی دووهەمدا سەبارەت بە ئەوروپا ئاماژەم بەوەدا کە گرفتەکە لەو گرفتە ئەچێ کە بەدوای هەرەسهێنانی ئیمپراتۆریەتی ناپلیۆندا هات. تەواوبوونی ناپلیۆن کۆتایی بە مەترسییەکانی زیندووبوونەوەی فەرەنسا نەهێنا، بەڵام ددان بەوەشدا نرا کە ئاشتی هەمیشەیی پێویستی بە بەشدارییەکی تەواوی فەرەنسا هەیە لە دیپلۆماسییەتی نێودەوڵەتیدا. چارەسەرەکەش بە پێکهێنانی پەیمانی چوارقۆڵی بوو کە ئەوروپای لە فراوانخوازییەکی نوێی فەرەنسا ئەپاراست. فەرەنسا خۆی ئەندامی ئەو پرۆژە ئەمنییە نەبوو، بەڵام وەک شەریکێکی تەواو یەکسان بانگهێشت دەکرا بۆ بەشداریکردن لەو ڕێکەوتنەی ئەوروپادا کە مامەڵەی ئەو کێشە سیاسییانەی ئەکرد کە کاریگەرییان هەبوو بەسەر ئارامی سیاسی لە ئەوروپادا. ئەبێ پەیوەندی ئامریکا، ئەوروپا، ڕوسیا مامەڵە لەگەڵ ئەم چوار تەحەدایەدا بکا. ئەبێ پەیوەندیەکان لە ئاستی دەرونیەوە بەرز بکرێنەوە بۆ ئاستی سیاسی. ناکرێ وازیشیان لێ بهێنرێ بۆ پەیوەندیە تایبەتیەکانی نێوان سەرکردەکان. پێویستیشە ئامانجەکان بە تایبەتیش بەرنامە و لێکگەیشتنەکان ڕوون و یەکلایی کراو بن. لە بواری ئەتۆمیشدا ئەوە پێویستی بە توانای بەدواداچوونی دوو ڕێچکە هەیە لە یەک کاتدا. ڕێکەوتنەکانی نەوەی پێشوو کە پشتیان بە گریمانی دووژمنایەتی دوو زلهێزەکە و ژمارەیەکی سنوورداری هێزی ئەتۆمییە بەست. بۆ ئەمڕۆ بەشێکی گەورەی شیاوی خۆیان لەدەستداوە بەڵام لە هەمان کاتدا ناکرێ جیهانی ئەتۆم واز لێ بهێنرێ بە شێوەیەک چەکە ئەتۆمیەکان و چەکەکانی تری کۆمەڵکوژی بەبێ هیچ کۆتێک چەند بەرابەر تەشەنە بکەن. بەڵکو ئەبێ ڕێگرتن لە بڵاوبوونەوە و بەتایبەتیش بڵاوبوونەوەی چەکی ئەتۆمی ئامانجێکی سەرەکی سیاسەت بێ. لە کایەی سیاسیشدا ئەبێ ئومێدەکانی پاشەڕۆژ بەسەر پێداویستییەکانی ئەمڕۆ نەکەون، ئەوەش بە شێوەیەکی تایبەتی بەسەر پەیوەندییەکانی ئامریکا و پەیمانی باکووری ئاتلانتیکدا ئەچەسپێ، کە تاکە یەکێتیی دامەزراوەییە لە ئەوروپادا. بەڵام بەسەر پەیوەندیەکانی ئامریکاشدا لەگەڵ هەریەک لە چین و ژاپۆن و ئیسرائیل ئەچەسپێ ئەبێ ئەم پەیوەندیانە نەکرێنە قوربانی تاکتیکەکانی ئەم ساتەوەختە لەبەر هەمان هۆکار رووسیا هەوڵەدا دەسەڵاتی خۆی لەو ناوچانەدا بهێڵێتەوە کە بایەخی جوگرافی و سیاسیان بۆ دەوڵەتی رووسیا هەیە وەکە ئامرازێکیش بۆ خۆپاراستن ئەگەر هاتوو تەقەلاکانی دامەزراندنی بناغەیەکی نوێ بۆ پەیوەندیەکانی ڕوسیا ئەمریکا وەک لە هەردوو بەڵێننامەی نوێی دۆستایەتی بەستن لەگەڵ چین و کۆریای باکوردا دەرەکەوێ هەموو ئەوانە پێداویستیەکی نوێ ئەخوڵقێنن بۆ پەنابرنە بەر خەیاڵ لە سیاسەتی دەرەکی ئەمریکایی و ئەوروپاییدا. لەگەڵ هەبوونی سیاسەتێکی دەرەکی دانایانەشدا ئەبێ ئەمریکا لە ئایندەیەکی نزیکدا پێگەیەک داگیر بکا بتوانێ لەوێوە کۆمەڵێک هاندەری وەها بخاتە ڕوو کە وا لە ڕووسیا و چین بکەن لە هاوکاریکردنی ئامریکا دەسکەوتی زیاتر بچننەوە تا بەگژاچوونی. پەیوەندییە چەقبەستووەکانی شەڕی سارد بە کەڵکی جیهانێک نەماون کە ڕکابەریی سەرەکیی تێدا نەماوە، بەڵکوو لێک جودایی دۆستان و ڕکابەران لە زۆر ناوچەی جیهاندا لە گۆڕانی بەردەوامدایە. لە هەلومەرجێکی وەهاشدا ئەبێ وڵاتەیەکگرتووەکان کڵێشە بۆ دیپلۆماسییەتێکی وەها دابڕێژێ کە نەهێڵێ هەڕەشە لە بەرژەوەندیی و بەها بنەڕەتییەکانی ئامریکا بکرێ بەڵام بەبێ دەستنیشانکردنی پێشوەختی هیچ دوژمنێک. لەوەش گرنگتر گرتنەبەری سیاسەتێکە کە ئەوەندەی لە توانادابێ پشت بە فراوانترین کۆدەنگی نێودەوڵەتی ببەستێ لەمەڕ ئامانجە پۆزتیفەکان وشەی کۆتایی. شەڕی دژە تیرۆر دواهەمین تاقیکردنەوەی سیاسەتی دارەکی ئامریکا نییە کە بە پلەی یەکەمە یەوێ ئەو دەرفەتە بپارێزێ کە هاتۆتە پێش بۆ سەرلەنوێ بیناکردنەوەی سیستەمی نێودەوڵەتی. دوای ئەوەی وڵاتانی باکووری ئاتلانتیکیش هەستیان بە مەترسی هاوبەشەکان کرد ئەتوانن ئاوڕ بدەنەوە بەلای دانانی پێناسەیەکی نوێی مەبەستە هاوبەشەکان. هەروەگە توانرێ پەیوەندیەکان لەگەڵ ڕکابەرەکانی سەردەمی کۆن لەوە تێپەڕێندرێ کە تەنها بریتێبێ لە سڕینەوەی شوێنەوارەکانی شەڕی سارد و ڕۆڵێکی نوێ بە ڕوسیای پاش سەردەمی ئیمپراتۆری و چینی ڕوو لە زلهێزی بدۆزرێتەوە، هەروەک هیند خەریکە وەک گەمەوانێکی گرنگی سەر گۆڕەپانی نێودەوڵەتی دەربکەوێ، هەروەها ئەبێ بە خێرایی دەست بە پرۆسەی ئاشتی ڕۆژهەڵاتی ناوەڕاست بکرێتەوە کە ئەمەشیان تەحەدایەکی یەکلاییکەرەوە ئەسەپێنێ، ئەبێ ڕێگا بە نەمانی ئەم ئەگەرانە و ئەگەری تریش نەدرێ. بەو هیوایەی کە ئەم کتێبە جێگای ڕەزامەندی و سەرنجی ئێوەی خۆشەویست بێ تا دیدارێکی نوێ شاد و سەرفراز و سەرکوتو بن.